شەوەکەی کە کاپتا ئەو قسەی کرد من بە بۆنەی ئەوەی توانی بووم هەژارەکان بە خۆڕایی چارەسەر بکەم شادمان بووم و خواردن و خواردنەوەکەش ئەوەندەی تر شادمانەکەی منی زیاتر کرد بەهار بوو. گوڵەکانی ئاقاقیا بۆنی هەوای خۆش کردبوو، لە دارە ڕاکەی کەناری نیل بۆنی کەل و پەلی سوریا ئەهات و لە ماڵە گشتیەکان دەنگی مۆسیقای سریانی ئەهاتە بەر گوێ و کوندە بەپۆکان ئەیانخوێند و من ڕۆحی خۆم لە شادمانیدا ئەبینیەوە. بۆیە ڕگام بە کاپتادا کە لە جامێکی گڵیدا خواردنەوە بۆ خۆی تێبکات و پێم وت کاپتە بەر لەوەی داوام لێ بکەی ئازارت بدەم من لە دڵمدا تۆم ئازاد کردبوو ئازادی تۆ لەو ڕۆژەوە دەستی پێکرد کە من و تۆ ئەمان ویست لەم شارەت دەربچین و من کانزام نەبوو تۆ هەموو پاشەکەوتەکەی خۆت دا بە من بۆ ئەوەی بتوانین دەرباز بین لەو ڕۆژەدا من بڕیارمدا کە هەر کاتێ دەوڵەمەند بووم ئازادت بکەم و دوایی پێت بڵێم ئەگەر حەزت لێیە وەکو خزمەتکارێک نەک وەک بەندە لە لای من بمێنەوە ئەگەر نابۆ هەر شوێنێک کاتەوێ بڕۆ ئێستاش پێ دەڵێم کە ئازادی و بۆ زیاتر دڵنیابوونت سبینێ نووسراوێک بە نووسەرێ ئەنووسم بۆ ئەوەی باوەڕ بکەی کە ئازادی بەڵام تۆوتت لەمە دوا من بە قازانجی زێڕ و پارەکەم ژیان ئەبەمە سەر پێم بڵێ زێڕی من چۆن سوودی ئەبێت مەگەر وەک پێم وتبووی زێڕەکانی من لە پەرستگەی ئامونددا بە ئەمانەت دانەناوە کاپتا بە تاکە چاوەکەی سێری کردموتی ناسینەوەها ئێستا کە ئازادم پێ دەڵێم کە من فەرمانەکەی تۆم جێبەجێ نەکردووە و زێڕەکانی تۆم لە پرزگەدا نەناوە چونکە فەرمانەکەی تۆ لە عقلەوە دوور بوو من ئەو کارانەی دژی عقل بن جێبەجێ ناکەم و لەبەر ئەوەش کازانم لەوانەیە لە ناکاودات و ڕەبی بۆ دووربینی گۆچانەکەتم شاردۆتەوە کە نەیکێشی بە شان و پشتمدا بەڵام بۆ ئەوەی بزانی کە بۆچی فەرمانەکەتم ئەنجام نەداوە ئەبێ پێت بڵێم کە تەنها خەڵکی نەفام زێڕخۆیان لە پەرزگەدا ئەنێن چونکە بە ئەمانەت دانانی زێڕ و پارە لە پەرزگە دوو خراپەی گەورەی هەیە یەکەم ئەوەی کە کاهینەکان و لە ئاکامدا فیرعەونیش لە بڕی سامانی تۆ ئاگادارە بنەوە و ئەزانن کە تۆ چەند زێڕت هەیە و یەکێک لەو کارانەی کە نیشانەی شێتیە ئەوەیە کە مرۆڤ خەڵکی تر لە چەندێتی داراییەکەی خۆی ئاگادار بکاتەوە دووەمیشیان ئەوەیە کاتێک کە تۆ زێڕەکەت لە پرزگە دائەنیت و لە خەزێنەی ئەوێ ئەمێنێتەوە هەموو ساڵێک ئەبێ هەندێک لەو زێڕە لە بری هەقی خەزنەداری بدەیتە پەرستگا و لەکاندا ساڵ بە ساڵ زێڕەکەت کەمترەبێتەوە بۆیە و کاتەی تۆ بۆ پیاسەکردن لە ماڵەوە چوویتە دەرەوە کە هاوڕێکانی ڕابردوت ببینی من لە شاردا سوڕامەوە بۆ ئەوەی بزانم چۆن ئەکرێ زێر بخەیتە کارەوە کە بەهۆیەوە قازانجت دەست بکەوێت و بەبێ ئەوەی ئیشێک بکەی و ماندوو بیت سوود وەربگریت و من زانیم کە لە شاری تەبەزدا چیتر خەڵکی زێری خۆیان لە پەرستگەی ئاموندا دانانێن چونکە لێی دڵنیانین و ئەترسێن زێڕەکان لەوێ بفەوتێ. هەروەها لەبەرەوەی بۆ سپاردنیە و زێڕە متمانە بە پەرستگە ناکرێ کەواتە لە سەرتاسەری میسر جێگایەکی تر نییە کە مرۆڤ بتوانێ بە دڵنیاییەوە داراییەکەی خۆی لێ دابنێ جگە لەوەش لەگەڵ ئەو زانیاریانەی کە دەستم کەوت بۆم ڕوون بۆوە کە خوا ئامون زەویەکانی خۆی فرۆشێ وتم درۆکەی و خوا ئامۆن واتە پەرستگای ئامون هەرگیز زەوی نافرۆشێ بەڵکو بەردەوام زەوی و زارەکڕێت و هەموو ساڵێ داراییەکەی خۆی زیاترەکا. کاک تا وتی بەڵام ئێستا پەرەسگەی ئامون بە دزیەوە زەویەکانی ئەفرۆشێت و ئەو زەویانە ئەکاتە زێڕ و پارە و ئەیخاتە ناو خەزێنەکەی خۆیەوە و ئەوەندە ئەو پەرەسگەیە زەوی فرۆشتووە و زێڕی کۆکردۆتەوە کە ئێستا لە میسڕ زێڕ و کانزا کەم بووتەوە. وتم، ئایا تۆ زێڕەکەی منت بە زەوی داوە؟ کاپتا وتی، نا گەورەم، من زێڕەکەتم بە زەوی نەداوە، چونکە نە تۆ لە کشتوکاڵ ئەزانیت و نە من و ئەگەر ئاڵتونەکەتم بدایە و زەویم بکڕیایە سەرکار و جوتیار و ئەو بەندانەش کە تیایدا کاریان ئەکرد بەروبومی ئەو کێڵگانەی تۆیان لێ ئەدزیم لە کاتێکدا کە من خۆم لەم شارەدا دزیەکەم واتە خەڵکی فریوەدەم هەروەها من وا هەست دەکەم کە فرۆشتنی ئەو زەوییانە لەلایەن پەرستگەی ئاموونەوە واتە لەلایەن ئەو پەرستگەی کە زیاتر لە سەدان ساڵە زەویەکڕێ بەبێ هۆ نییە و ئەو پەرستگەیە زانێ کە توانای بەرگریکردنی نییە لە بەرامبەر خوای نوێ و ئەبێ لەناو بچێ بۆیە پێشتر زەوییەکانی ئەفرۆشێت تاوەکو خوای تازەی فیرعەون دەستی بەسەردا نەگرێ لەبەر ئەوە کڕینی زەوییەکانی پەرستگەی ئاموون مەترسی هەیە چونکە لەوانەیە دوایی خوای نوێ بڵێت هەموو ئەو زەویوزارانەی خوای پێشوو کە لەلایەن ئەوەوە بە خەڵکی فرۆشراوە هی من و دەست بەسەر هەموو ئەو زەویانەدا بگرێ کە خەڵکی لە پەرستگەی ئامونیان کڕیوەتەوە بەبێ ئەوەی بەهاکەی بدەنەوە خەڵکی وتم ئەمانی کە تۆ باسیەکەی مەسائیلی لاوەکین و من لێتم پرسی چیت لە زێڕەکەم کردوە و لەچیدا سەرفت کردوە کە ئەڵێی قازانجت لێی دەزەکەوێ؟ کاپتا وتی لەبەرئەوەی پەرستگەی ئامون کێڵگە کشتوکاڵیەکانی خۆی ئەفرۆشێت و زێڕ و زیو کۆکاتەوە وەکو باسم کرد زێڕ و پارە لە میسر کەم بۆتەوە و ئەو کەم بونەوەیەش بۆتە هۆی ئەوەی کە بەهای خانوین نیشتەجێی و جێگا بازرگانیەکان دابەزێ بۆیە من کە زانیم خانوو هەرزان بووە بەشێکی زێڕەکەتم داوە و چەند خانوویەکی نیشتەجێی و چەند جێگایەکی بازرگانیم کڕیوە و تۆ ئەم خانوانە بەکرێ دەیت و هەموو ساڵێک کرێکان وەرەگری و هەمیشە خانووەکانت ئەمێنێت و سوودی لێوەرەگری و لەبەرەوەش کەوام بیرەکردەوە لەلایەن تۆوە دەسەڵاتی تەواوم هەیە بۆ کڕینی ئەو خانوانە بەبێ مۆری تۆ ئەو جێگەیانەم کڕی و ئەگەر کڕیارەکان بە بۆنەی دەڵاڵیەوە دیارەکەم بدەنێ پەیوەندی بە تۆ نییە بەڵکو پەیوەندی بە دەبەنگی خۆیانەوە هەیە چونکە من لەم کارەدا هیچ شتێکت لێ نادزم بەڵکو دیارەک لە کڕیارەکان وەرەگرم و ئەگەر تۆش بتەوێت دیارەک بە بەندەکەی پێشوت بدەیت ئەوە لێتی وەرەگرم. وتم کارتە من هیچ بەخشیەکت نادەمێت چونکە زانم کە تۆ لەم کارەدا ڕەچاوی قازانجی خۆت کردووە و پێشببینی ئەەکەی کە لە ڕێگەی وەرگرتنی کرێی خان و هەروەها لە ڕێگەی خەرجی دۆزینەوە بە ناوی چاکردنەوەی خانوەکان دزیەکی باشم لێکەی کاپتا وتی تۆ لە هەڵەدای و ئەگەر گەورەیەکی ستەمکار و قرچۆک بویتایە من وەهام بیرەکردەوە و ئەو پێشبینیەمەکرد کە لە داهاتوودا چۆن سوود لەو خانوانە وەربگرم بەڵام تۆ گەورەیەکی بە بەزەی و بەخشندەی و پێویست ناکا کە من لە لای خۆم ئەم حسابانە بکەم چونکە هەرچیە کە تۆ هەتا لە ژێر دەستی مندایە و من ماڵی تۆ بەهی خۆمەزانم و کاتێک کە پارێزگاری لە بەرژەوەندەکانی تۆکەم لە ڕاستیدا بەرژەوەندەکانی خۆم پاراستووە و لەبەر ئەوە بە بەشێکی تر لە پارەکەت هەندێ دانەوێڵم لە جوتیارەکان کڕیوەتەوە. وتم کاک تا دانەوێڵەت بۆچی کڕیوە؟ وتی، ئەم ناکۆکیەی کە لە میسردا لە نێوان ئەو دوو خوایە دەستی پێکردووە بێگومان چارەنووسێکی ترسناکی بۆ گەلی میسرە بێ، چونکە هەر کاتێک کە خوایەکان ناکۆکیان هەبێ وەک ئەو کاتانەی کە گەورەکان لەگەڵ یەکتریدا بە شەڕ دێن زیانەکەی لە خەڵکی ئەکەوێت و میللەت ئەبێ بۆ جەنگی نێوان خوایەکان و گەورەکان قوربانی بدات و من وا بیرەکەمەوە کە بەهۆی شەڕی نێوان ئەو دوو خوایە لە میسردا بارودۆخەکە بەرەو شێواوی و ئاڵۆزی ئەچێت و ئەم بێ بەند و باریە کێڵگەکان وەک بیابانێکی ڕوود لێکات و جگە لەوەش ئەمڕۆ هەر کەسێک کە کەمێ زێڕ و زیوی هەیە لە ترسی بەگژیەکدا چوونی خوایەکان زەویەکڕێ چونکە ئەزانێت کە زێڕ و پارە ئەدزرێت بەڵام زەوی نادزرێت ئەو کەسانی کە زەویە کڕنەوە هەموان بازرگانن یان لە دەرباریەکان و کاهینەکانن کە زەوی لە پەرستگە ئەکڕن بۆ ئەوەی لە ژێر دەسەڵاتی پەرستگە دەربچێت و ببێتە هی خۆیان بەڵام هیچ یەکێ لەو کەسانە جوتیار نیە و ناتوانێت لە زەویەکەدا کشتوکاڵ بکات و لە ئاکامدا هەموو ئەو زەوی و زارانە بە بەیاری ئەمێننەوە و خەلەو خەرمان و دانەوێڵە زۆر کەمەبێت و میسر تووشی کەمی ئازوقە ئەبێت و لەو کاتەدا ئەتوانین ئەو دانەوێڵەی کە کڕیومانە بە بەهایەکی باش بیفرۆشین. من ئەزانم کە تۆ وا بیرەکەیتەوە دەغڵ و دان وەک بەرد نییە کە هەزاران ساڵ بمێنێتەوە و مشک دانەوێڵە ئەخوات و بەندەکان ئەیدزن، بەڵام مرۆڤ هەتا کەمێک زەرەر نەکا قازانجی زۆری دەست ناکەوێت و من هەندێک لەو خانوانەی کە کڕیومە بۆ عەمبارکردنی دانەوێڵەکەمە کە ئەو دەغڵ و دانەی کڕیومە لەوێ دایبنێم و پارێزگاری لێ بکەم کە نە مشک بیخوات و نە بەندەکان بیدزن ئەو ڕۆژەش کە دەغڵ و دانەکەمان فرۆشت و ئیتر پێویستیمان بە عەمبار نەما بەکرێ ئەیدەینە بازرگانەکان کە کەلوپەلی خۆیانی تیادا دابنێن یان بیکەنە ژووری بازرگانی. وتم کاپتا من بە پێچەوانەی تۆوە زۆر ئومێدەوار نیم کە ئەم کارانە سوودی بۆ من هەبێ، بەڵام لەبەر ئەوەی مامەڵەت کردووە من ڕەخنەت لێ ناگرم، بە مەرجێ لە داهاتوودا واز لە من بهێنی و بۆ بەڕێوەبردنی ئەم خانووانە و فرۆشتنی دەغڵ و دانەکە نەبیتە هۆی زەحمەتدانی من. کاپتا وتی من بیرێکی تریشم کردۆتەوە کە بۆ دەوڵەمەندی تۆ زۆر بەکەڵکە و ئەویش کڕینی یەکێک لە بازاڕەکانی کۆی لە فرۆشیە ئەگەرچی من سرم لە کشتتوکاڵ دەرناچێ بەڵام لە بری ئەوە هەتا بتەوێت لە کڕین و فرۆشتنی کۆی لە شارەزام و ئەزانم کە چۆن بەندەکان بە هەرزان بکڕم و کەم و کوڕیەکانیان داپۆشم بۆ ئەوەی کڕیارەکە هەست بەو خەوشانە نەکە هەروەها زانم کە چۆن بەهۆی دار و قەمچی ئەو کۆیلانە گوێڕایەڵکەم چونکە خۆم کۆیلە بوومە و ئەو کەسەی کە خۆی بەندەبێ ئاشنای هەموو فرت و فێڵێکی کۆیلە فرۆشتنە و من دڵنیا دەکەم کە ئەگەر ئێمە ئەم بازاڕە بکرین لە دوای چەند ساڵێکی تر تۆ ئەبیتە یەکێک لە دەوڵەمەندە گەورەکانی میسر وتم کاپتا لەگەڵەوەشدا کە کۆیلە فرۆشی قازانجی هەیە بەڵام من حەز لە کڕین و فرۆشتنی بەندە ناکەم چونکە کۆی لە فرۆشی کارێکی پیس و نەفرەت لێکراوە منەزانم کە زۆربەی مامەڵەچەکان ئەم کارەکەن و هەمووشیان پێویستیان بە بەندەی و ئەیکڕن هەروەها لە ڕابردوودا من تۆ و ئەو کەنیزەی کە بۆتم هێنا بوو کڕیمەوە بەڵام ئەمڕۆ حەز ناکەم کۆی لە فرۆش بم کاپتا هەناسەیە کێڵکە چاوتی نازانم تۆ بۆ ئەو هایت و بۆچی ناتەوێت وەکو خەڵکی تر لە ماوەیەکی کەمدا و بەبێ ماندوو بوون دەوڵەمەند بی ئێمە ئەگەر بازارێکی کۆیلەفرۆشی و چەند خانوێکی گشتیمان بکڕایە کەنیزە جوانەکانمان لە بازاری کۆیلەکانەوە بۆ ئەو خانوانە ئەبرد و هەموو شەوێک لە هەر یەکێک لەو خانوانە سوودێکی زۆرمان دەزەکەوت بەڵام من چی بکەم خویەکان گەورەیەکیان داوە بە من کە دەست و دڵی لەگەڵ خەڵکی تر جیاوازە و بەڵام ئێستا کە ناتەوێت بازاڕی کۆیلە و خانەی گشتی بکڕی داواکاریەکی تری من پەسەندکە پرسییم داواکاریەکەت چییە؟ کاپتاوتی لەبەر ئەوەی تۆ ئەمڕۆ منت ئازاد کردووە حەزەکەم کە ئەم ڕووداوە بکەین بە جەژن ئەگەرچی داواکاریەکەی من لە دیدی تۆدا لە ئەدەبەوە دوورە بەڵام ئەمەوێت لەگەڵ مندا بیت بۆ ئەوەی بەیەکەوە بڕۆین لە مەیخانی کلکی تیمساح کە لە کەناری ڕووباردایە و لە ناوچەی بەندەرە شەرابێ بنۆشینەوە کە ناوی کلکی تیمساحە واتە ئەو شەرابە بە ناوی ئەو جێگایەوە ناونراوە کە خواردنەوەیەکی بەهێزە و لە خواردنەوەکانی تر زیاتر نەشئەی هەیە. ئەگەرچی داواکاریەکەی کاپتا بێ ئەدەبی بوو خزمەتکار یان بەندە بۆی نییە داوا لە گەورەکەی خۆی بکا کە لەگەڵیدا بۆ مەیخانە بڕوات و پێکەوە بخۆنەوە بەڵام داواکاریەکەی کاپتان پەسەند کرد چونکە لەو شەوەدا خۆشحاڵ بووم و وام بیرەکردەوە کە ڕۆیشتن بۆ مەیخانە و ڕابواردن لەوێ بۆنەیەکی خۆشە هەروەها بیرم کردەوە کە ئەو کاتەی لە کریت بووین کاپتە ئامادە بوو کە لەگەڵ مندا بچێتە ناو خانەی خوا لە کاتێکدا کە ئەیزانی کەس لەو جێگایە ناگەڕێتەوە منیش ئێستا ئەبێ داواکاریەکەی جێبەجێ بکەم و لەگەڵیدا بۆ مەیخانە بڕۆم چونکە ڕۆیشتن بۆ مەیخانە زۆر ئاسانترە لەوەی کە مرۆڤ بزانێ بۆ جێگایە گەچێکە ئیتر ناتوانێ لەوێ بگەڕێتەوە کاپتا کاتێک کە بیستی داواکاریەکەی ئەوم پەسەند کرد زۆر دڵخۆش بوو ڕۆیشت و باڵا پۆشەکەم و گۆچانەکەی کە شارد بیۆ هێنای و من باڵا پۆشەکەم لەشان کرد و گۆچانەکەم گرتە دەست و لە ماڵ دەرچوین و بەرەو مەیخانەی کلکی تیمساح بەڕێکەوتین کلکی تیمساح لە ناوەڕاستی گەڕەکی بەندەری لە نێوان دوو خانوودا بوو بەر لەوەی بچینە ناو مەیخانەکەەوە ڕوانیم لەسەر مەیخانەکە تیمساحێکی گەورەی وشکراوە هەڵواسرا بوو کە چاوی شووشەیی پێوە بوو دەمە کراوەکەی ددانە سپیەکانی پیشانەدا کاتێک کە هەنگاومان نایە ناو مەیخانەکەوە سەیرم کرد دیوارەکانی ئەستوور بوو قازانجی ئەستوور بوونی دیوار لەوەدایە کە لە وەرزی هاوین و زستاندا فێنکی و گەرمایی مەیخانەکە ڕاگرێ لە شێوەی هاتنە ژوورەکەی کاپتا تێگەشتم کە هەر نەبێت جارێک هاتۆتە ئەو مەیخانەیەوە و شارەزای ڕێوڕسمی ئەو جێگایە لە دوای ئەوەی کە دانیشتین ڕوانیم زەوی مەیخانەکە و دیوارەکانی وەکو ماڵی دەوڵەمەندەکان بەدار فەرش کرابوون و نەخشی جۆراوجۆریان لەسەر کێشرابوو. کاپتا کە بینی سەرنجم داوەتە تەختە دارەکانی زەوی و دیواری مەیخانەکە وتی ئەم دارانەی ئەیبینی لەو کەشتیانەوە دەستکەوتووە کە سکرابکراون و هەریەکە لەم تەختانە هی کەشتیەک بووە کە لە دەریادا هاتوچۆی کردووە و با و باران ڕەنگیانی گۆڕیوە ئەو کڕیارانەی کە لە دوکانەکانا بوون سەیرێکی منیان کرد و دوایی سەرگەرمی کارەکەی خۆیان بوونەوە. کاپتاڤ فەرمانی دا کلکی تیمساحمان بۆ بهێن و بە خاوەنی مەیخانەکەی وت خۆت کلکی تیمساحەکەی ئێمە ئامادە بکە و دیار بوو کلکی تیمساح مەشروبێک بوو کە ئەبواە ئامادە بکرایە واتا وەکو خواردنەوەکانی تر نییە کە یەکسەر لە گۆزەکەوە بیکەنە ناو پیاڵەوە و بیهێنن دوایی سێرم کرد ژنێک دوو پیاڵەی بەدەستەوە گرتووە و بەرەو ئێمە دێت و سەر وەزعی نیشانیەدا کە خزمەتکاری مەیخانەکەیە ئەو ژنە زۆر گەنج نەبوو لە وڵاتێکی وەکو میسر کە ژنەکان ڕوتن ئەو پۆشتە بوو حەڵلقەیەکی زیوی بە گوێ و کردبوو دوو بازنگی زێر بەمەچەکی هەردوو دەستیەوە ئەبینرا هەرچەندە نزیکترە بۆوە زیاتر جوانەکەی دەرەکەوت و کاتێک گەیشتە لای ئێمە ڕوانیم برۆی باریک و چەماوە بوو چاوەکانی سەرنجڕاکێش و ڕەنگی ئەسمەر بوو کاتێک کە چاوم بڕیەن ناو چاوەکانیەوە ئەو وەکو هەندێ لە وژنانەی ڕویان هەڵە سوڕێنن ڕووی خۆی وەر نەگەڕاند و ڕوانیە چاوەکانی من و یەکێک لە پیاڵەکانم لە دەستی وەرگرت و کاپتاش پیاڵی دووەمی لێ وەرگرت و وتم ئەی ژنی جوان ناوت چییە؟ ژنەکەوتی ناو مەریتە و کەس بە ناوی ژنی جوانەوە بانگم ناکات و لەبەر ئەوەی تۆ بەم ناوە بانگم ئەکەیت وا تێگەم کە تۆ پیاوێکی مەحجوبی و وەک گەنجێکی تازە پێگەیشتوو کە بەم جۆرە قسانە جورئەت ئەداتە خۆی بۆ ئەوەی بتوانێت دەستی خۆی لەسەر دەستی ژنێک دابنێ تۆش بوێرا ناتەوێ دەستت لەسەر دەستی من دابنی دوای لی پرسیم ئایا تۆ پزیشک نیت و ناوت سینۆهە نیە وتم بە وتی ئەگەر حەزەکەی کە دووبارە ببینینی خۆت خۆشحاڵمان بکەی پێم مەڵێ ژنی جوان و سوکایەتیم پێمەکە وتم چۆن زانیت من سینۆهەم مەرید وتی ناوبانگی تۆ لە خۆت زووتر هاتە ئەم مەیخانەیەوە بە جۆرێک کە من لەگەڵ هاتنە ژوورەوەتدا تۆم ناسیەوە و ئێستا ئەبینم کە ناوبانگت بەبێ هۆ نەبووە کاتێک مەرید گفت و گۆی لەگەڵدا کردم بزە هاتە سەر لێوی بەڵام هەستم کرد کە خەندەی سەر لێوانی لە شادمانیەوە نەبوو بەڵکو نیشانەی پەژارە بوو لە چاوەکانیشیدا ئەم خەمە هەستێکە وتم، مەرید، ئەگەر تۆ لە زمانی کاپتاوە کە دێتە ئێرە و لە ڕابردوودا بەندەی من بووە و ئێستا ئازادم کردووە، وەسفی منت بیستووە، ئەوا بزانە کە متمانە بە قسەکانی کاپتا ناکرێ، چونکە ئەم پیاوە خوویەکی تایبەتی هەیە و جەوهەری ئەو خۆی بە جۆرێکە کە زمانی ناتوانێت لە نێوان ڕاست و درۆدا جیاوازی بکا، بۆیە زیاتر درۆ ئەکات و من ئەگەرچی پزیشکم، بەڵام نەمتوانیوە ئەم نەخۆشییەی چارەسەر بکەم و لێدانی گۆچانەکەشم سەبارەت بە چارەسەرکردنی ئەم عەیبەی بێ ئاکام مایەوە. مەریت بە خەمبارییەوە بزەخەنێکی هاتێ وتی سینوها، زۆر جار درۆ لە ڕاستی باشترە، چونکە درۆ مرۆڤ ئومێدەوار و دڵخۆش ئەکا، لە کاتێکدا کە وتەی ڕاز ئەبێتە هۆی نائومێدی. بۆ نموونە کاتێ کە تۆ بە من ئەڵێی ئەی ژنی جوان لەگەڵ ئەوەشدا کە ئەزانم درۆ ئەکەی، بەڵام دڵم بەم درۆیە شادمانە بێ ئێستا حەزەکەم لەم مەشروبەی کلکی تیمساح کە بۆم هێناوی بنۆشی و پێم بڵێی کە ئایە ئەم شەرابە بەهێزترە یان ئەو نۆشینەوانەی کە لە وڵاتانی تردا خواردوتەتەوە بەبێ ئەوەی چاو لە مەریت هەڵبگرم قومێکم لەو شەرابە نۆشیەوە بەڵام دوایی نەمتوانی سەیری بکەم چونکە قوڕگم و دوایی سکیشم سوتایەوە و لە ناکاودا خوێن لە لەشمدا هاتە جۆش و لە دوای ئەوەی ئارام بوومە و کاریگەرێتی نەشئەکەی دەرکەوت وتم کاپتا ئەگەرچی زۆر درۆکە بەڵام ئەوەی سەبارەت بە مەشروبی ئەم مەیخانەیە ئەیوت ڕاستە چونکەم خواردنەوەیە لە هەموو ئەو شەرابانی کە لە وڵاتانی بیانی نۆشیومەتەوە بەهێزترە و گەرماییەکەی لەو ڕۆنە ڕەشەی دانیشتوانی بابل لە زەویەوە بەدەستیەهێن و ئەیکەنە ناو چراکانی خۆیانەوە زیاترە وەک چۆن تیمساحێکی ڕاستەقینە.